بیرو بۆچونی خۆت دەربڕە کاتێ بیرو بۆچونت دەر ئەبڕی واتا خۆتت خۆش ئەوێت خۆت بە نرخ و شیاو دا ئەنێیت و ڕێز بۆ خۆت دا ئەنێی ئەگەر وانیە بۆچونی خۆت دەرمەبڕە ئەمە ئەوە ناگەینێت کە بڵێیت لە هەر بارو دۆخێک لە سەر هەر بابەتێک بۆچونت هەبێ بەڵام کاتێ ڕای تۆیان ئەوێ شێوەی وەڵام دانەوەت زۆر گرنگە ئەوانەی کە حەزیان لە خۆ خۆشەویست کردن و سەرنجڕاکێشان و پشتیوانی و پەسەند کردنی خەڵکی ترە لە ڕاستیدا کێشەی خۆنەویستی و خۆخۆشنەویستنیان هەیە، لە ئاوا بارودۆخێکدا وا ئەزانی کە ڕادەرنەبڕین و هاوڕابوونی بێ ئەملاوئەولا لەگەڵ ڕووبەڕوەکەت کە هەرچی بڵێی ئەوا پەسندی بکات و بڵێ هەر چۆن تۆ بڵێی هەر چۆن تۆ پێت باش بێ ئەوا پشتیوانی و خۆشەویستی دوولایەنە دروست ئەکات لە کاتێکدا کە بەڕاستی پێچەوانەیە لە ڕاستیدا ئەوانە خراپترین کار ئەکەن تۆ لەگەڵ هاوڕێکانت ئەچیتە چێشتخانە پرسیارت لێ ئەکەن چی ئەخۆیت ئەو کاتەیە وەڵامی خۆشکێنانە ئەدەیتەوەو هەرچی ئێوە بتانەوێ هەرچی هەیە گرنگ نییە هەرچی تۆ حەزت لێیە لە هەمووی خراپتر هەندێ کات سەرتان ئەبزوێنن و هیچ ناڵێن کاتێ ڕای تۆ وەرئەگرن لە دوو شت پتر نییە یان بەڕاستی ڕاو بۆچونت هەیەو یان ئەوەی بەڕاستی ڕات نییە ئەگەر ڕایەکی تایبەتت هەیە خێرا و بەو پەڕی ڕێزەوە دەری بڕە، جا گرنگ نییە لەگەڵ بۆچوونی ڕووبەڕوەکەت ناکۆک بێت. کاتێک تۆ ڕای خۆت دەر ئەبڕی ڕووبەڕوەکەت هەستی ئاسوودەی و نزیکی ئەکات لە دڵتدا و بە خۆی ئەڵێ چەندە خۆشەویستە، بەڵام ئەگەر ڕایەکی تایبەتت نییە خۆت مەشکێنە و خێرا بڵێ با کەمێک بیر بکەمەوە، بەڕاستی بیر بکەوە و ڕای خۆت دەربڕە، باشترین شتێک کە بە بیرتاندا دێت بیڵێ ڕا دەرنەبڕین واتا ڕای من گرنگ نییە بۆچی پرسیارم لێ ئەکەی من شیاوی ئەوە نیم کە ڕام دەربڕم ڕادەربڕین لە ڕەوشتی هاوسەراندا بە تایبەت ئەم بابەتە لە بارەی هاوسەرە تازەکان و ئەوانەی کە بڕیاریان داوە ببنە هاوسەری یەک ڕوو ئەدا یەکێکیان خۆی بێلایەن و بێ ڕاو بۆچوون بگرە هاوسۆز و لەگەڵ ڕای کەسەکەی تر پیشان ئەدا بۆ ئەوەی بە هەڵە وا پیشان بدا کە کەسێکی سا زاوە و ڕوو بە ڕووە کەی تا ڕاددەیە کێ زۆر خۆش ئەوێ تا لەو ڕێگەیەوە خۆشەویستی و سەرنجی ڕابکێشێ ئەبێ ئەوە بزانی کە خۆشەویستی تەنیا و تەنیا ڕوو لەو کەسانە ئەکا کە سەرەتا گرنگی بە خۆیان ئەدەن و خۆیان خۆش ئەوێ دواتر گرنگی بە کەسانی تر ئەدەن. ئەگەر لێتان ئەپرسن کە ڕاتان چییە ئەیانەوێ ئەوە بڵێن کە ڕای ئێوە بۆ من گرنگە تۆش هەر جارێک کە وەڵام ئەدەیتەوە هەرچی ئێوە بیڵێن هەرچی تۆ بتەوێ بە کردەوە ئەیڵێیت و ئەڕای من گرنگ نییە ئەمە ئەچێتە مێشکی ئەڕو بەڕوەکەت و دوای ماوەیەک ئیتر ڕای تۆیان ناوێت و هەر کارێک خۆی بیەوێ ئەیکا تەنانەت ئەو کاتانەیش کە بابەتەکە پەیوەندی بە تۆوە هەیە بەرنامەت بۆ دا ئەنێ لەباتی تۆ بڕیار ئەدا ئەرکتان بۆ دیاری ئەکات و باوەڕەکانی بەسەرتا ئەسەپێنێ هەمووی لێرەوە دەست پێ ئەکات کە تۆ فێرت کردووە گرنگی نەدا بە بۆچوونەکانت تەنانەت لە بچوکترین بابەتیشدا وەک نان بخۆین بۆ پیاسە بچین و بۆ کوێ ڕات لەسەر ئەو خانووە چییە و تا دوایی ڕا دەرنەبڕینی ڕا دەبەدەری بێ جێ بۆچوونی خراپ لە کەسانی تردا لەسەر تۆ دروست ئەکا کاتێ تۆ ئەو بابەتە تێ ئەگەی باوەڕبەخۆبوونت بە توندی سەرکوت ئەکرێ هەر کات ڕای تۆیان ویست ڕات دەربڕە جا هاوڕا بیت یان ناکۆک گرنگ نییە بەڵام ئەگەر ڕای تۆیان نەپرسی بێدەنگی باشترە لەگەڵ ڕەچاوکردنی ڕاشکاویت ئەم بەشەش بە کۆتا هات.